ئینجا کە ئەو ژنە قسەکەی کرد بۆ هەوێکەی خواش پێغەمبەری صلی اللە علیه وسلم ئاگادار کرد پێغەمبەر صلی اللە علیه وسلم هەندێک لە قسەکانی باس کرد و بێدەنگ بوو لە هەندێکی تری ئینجا کە پێی وت ژنەکەی وتی کێ ئەمەی پێگەیاندی فەرمووی خوای زانای ئاگادار پێی گەیاندم جێی خۆیەتی چونکە بەڕاستی دڵتان لایدا لە هەق و ڕاستی وە ئەگەر پشتی یەکتر بگرن لە دژی پێغەمبەر صلی اللە علیه وسلم سەرکەوتوو نابن چونکە بێگومان خوا پشتگیری ئەوە و هەروەها جوبرائیل و ئیماندارە چاکەکانیش لا یعصون اللە ما ئەمرهم ویفعلون ما یومرون ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە خۆتان و کەس و کارتان بپارێزن لە ئاگرێک کە سووتەمەنیەکەی ئادەمیە و بەردە سەرپەرشتی ئەو ئاگرەی دۆزەخ چەند فرشتەیەکی دڕڕەقی توند و تیژی وا کە نافەرمانی خوا ناکەن لەوەی کە فەرمانیان پێدەدات لە ڕۆژێکدا کە خوا پێغەمبەر صلی اللە علیه وسلم و کەسانێک کە باوەڕیان هێناوە لەگەڵیدا سەرشۆڕیان ناکات ڕووناکی ئیمانیان دەڕوات لە پێشیانەوە و لە لای ڕاستیانەوە دەڵێن ئەی پەروەردگارمان ڕووناکیەکەمان بۆ زیاد و تەواو بکە و لێمان خۆشبە ئەوسا ئێمە فوومان پیا کرد لە ڕۆحی خۆمانەوە و باوەڕی هێنابوو بە وتەکانی پەروەردگاری خۆی و کتێبەکانی و لە ڕیزی فەرمانداراندا بوو.